و گەڵای درەختی پێ دەوەرێنم بۆ مەڕەکانم و چەند کار و پێویستی تری پێ دەکەم. قال القها یا موسی. خوا فەرمووی ئەی موسی گۆچانەکەت فڕێ بدە. فألقاها فإذا هی حیە تسعی. جا ئەویش فڕێی دا، دەستبەجێ گۆچانەکە بووە بە مارێک بە خێرایی دەڕۆیشت، موسی ترسا. قال خذها ولا تخف. کاتێ کە خوشکەکەت دەڕۆیشت و دەیوت بە فیرعەون و دەستەکەی کە موسا دەگریا و شیری هیچ ئافرەتێکی نەدەخوارد کەسێکتان نیشان بدەم کە بەخێوی بکات و بیگرێتە ئەستۆ بەو هۆیەوە تۆمان گێڕایەوە بۆ لای دایکت تا چاو و دڵی گەش بێتەوە و خەفەت نەخوات و کەسێکت کوشت لە تاقمی فیرعەون بەڵام ئێمە ڕزگارمان کردی لەو پەژارە و غەمە و نەوەی ئیسرائیل بەرەللا بکە با بێن لەگەڵ ئێمەدا و ئازار و سزایان مەدە، بەڕاستی ئێمە لەلایەن پەروەردگارتەوە بەڵگە و موعجیزەمان بۆ هێناوی، سڵاویش لەسەر کەسێک بێت کە شوێن ڕێگای ڕاستی دەکەوێ. إنا قد أوحي إلينا أن العذاب على من كذب وتولى. بەڕاستی ئێمە نیگامان بۆ کراوە. پەروەردگارم زاتێکە کە زەوی بۆ کردوونەتە شوێنی حەسانەوە وەکو بێشکە و لە ناویدا چەندەها ڕێگەی بۆ فەراهەم هێناون و لە ئاسمانەوە باران دەبارێنی بۆتان جا بەو بارانەی ڕواندوومانە زۆر جووتی جۆراوجۆر لە ڕوەک کە جیاوازن لە تام و بۆن و ڕەنگ و شێوەدا. کلوا وارعوا انعامکم. ان فی ذلک لآیات لأولی النها ئەی مرۆڤەکان بخۆن و ئاژەڵ و ماڵاتەکانیشتان بلەوەڕێنن، بەڕاستی لەوەدا کە باس کرا بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ ئەوانەی خاوەنی ژیرین. منها خلقناکم وفیها نعیدکم ومنها نخرجکم تارة اخری. لەم زەوییە دروستمان کردوون، انما صنعوا کید ساحر ولا یفلح الساحر حیث اتی. ئەوەی لە دەستی ڕاستتدایە کە گۆچانەکەتە فڕێی بدە، هەرچی ئەوان کردوویانە قووتی دەدات و هەلی دەلووشێ، بێگومان ئەوەی ئەوانە کردوویانە تەنها فڕوفێڵی جادووبازە، ئایا ئێوە بڕواتان پێ هێنا پێش ئەوەی مۆڵەتتان بدەم بێگومان موسا گەورەتانە کە فێری جادووی کردوون جا سوێند بێت دەیبڕم دەست و قاچتان بە چێوانە ڕاست و چەپ و بێگومان بە قەدی دارخورمادا هەڵتان دەواسم دەتانکەم بە دارا انما تقضی هذه الحیاة الدنیا ساحرەکان وتیان، ئێمە هەرگیز تۆ هەڵنابژێرین بەسەر ئەو نیشانە و موعجیزانەدا کە بۆمان هاتووە، وە تۆ هەڵنابژێرین بەسەر ئەو خوایەی کە لە نەبوون ئێمەی دروست کردووە. طور الأیمن و نزلنا علیکم المن والسلوی ئەی نەوەی ئیسرائیل بەڕاستی ڕزگارمان کردن لە دوژمنەکەتان و بەڵێنمان پێدان بە هاتنی موسا بۆ لای ڕاستی چێوی تور و بۆمان ناردن گەزۆ و شەلاقە کە باڵندەیەکە گۆشتی لە هەموو باڵندەیەک چاکترە. ئەو ڕۆژەی کە فوو دەکرێ بە شەیپووردا بۆ جاری دووەم، ئەوسا تاوانباران کۆ دەکەینەوە، لەو ڕۆژەدا لەش و چاویان شین هەڵگەڕاوە. یەتەخافتون بەینەهم ان لەبیثتم الا عشرا. بە چرپەوە لە نێوان خۆیاندا دەڵێن. لە وتەکەشی ڕازی بێ. یعلم ما بین ایدیهم وما خلفهم ولا یحیطون به علما. خوا دەزانێ و ئاگادارە بە هەموو ئەو شتانەی لە پێشیانەوەیە لە قیامەتدا چاوەڕێیانە وە بە هەموو ئەو شتانە لە پاشیانەوەیە لە دونیادا کردوویانە وە بێگومان لەودا تێنووت نابێ و هەتاوی خۆر لێت نادات ئازارت پێ ناگەیەنێ. فوسوس الیه الشیطان قال یا آدم هل ادلک علی شجرة الخلد و ملک لا یبلی. ئینجا شەیتان نیازی خراپی خستە دڵیەوە وتی ئەی ئادەم ئایا نیشانت بدەم درەختی نەمری هەرکەس لێی بخوات هەرگیز نامرێ؟ کە ئەم بێباوەڕانە دەگەڕێن و هاتوچۆ دەکەن بە جێ و شوێنەکانیاندا، بەڕاستی لەوەدا کە باس کرا چەند بەڵگە و نیشانە هەیە بۆ ئەو کەسانەی کە ژیرن. ولولا کلمة سبقت من ربک لکان لزاما وأجل مسمی. ئەگەر لەبەر بەڵێن و بڕیارێک نەبووایە لە پەروەردگار تۆ پێشتر دراوە بۆ لەناوبردنیان، ئارام بگرە لەسەر ئەوەی ئەوان دەیلێن و پەروەردگارت بە پاکی ڕابگرە و سوپاسی بکە لە پێش هەڵاتنی خۆر و لە پێش ئاوابوونیدا و لە هەندێ کات و ساتەکانی شەودا خوا بپەرستە و نوێژ بکە و لە سەرەتا و کۆتایی ڕۆژدا ئەوەلم تەئتیهم بەیینەت ما فی الصحف الأولی. بێباوەڕان وتیان، ئەگەر ڕاستە پێغەمبەرە، دەی بۆ بۆمان ناهێنێ بەڵگە و موعجیزەیەک لەلایەن پەروەردگاریەوە؟ ئایا ئەوان بەڵگەی ئاشکرایان بۆ نەهاتووە؟ بڵێ هەموو چاوەڕوانین چ لایەکمان سەردەکەوین دەی ئێوەش چاوەڕوان بن ئەوسا لە ئایندەدا دەزانم چ کەسێ خاوەنی ڕێگەی ڕاستە و چ کەسێ ڕێنموونی وەرگرتووە.